کاسێتی نۆزدەهەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستان گاردەر دیوی یەکەم لە لاپەڕە پێنج سەد و شەست و بەم چەشنە جۆری حەیوانەکان و گیاکان کە ئێستا بوونیان هەیە هەمووی ژمارەی براوەی ئەو تاقیکردنەوە گەورەی ژیانن چونکە باشترینەکانن کە دەمێننەوە. بەڵێ وایش دەتوانین بڵێین ئێستا ئەگەر دەتوانی وێنەی سەر تەختەی ئەو کابرایە لەسەر مێزەکە بدە بەمن. سۆفیا وێنەکەی دایە دەست لایەکی وێنەکە کەشتیەکەی نوح بوو وە لاکەی تری شەجەرە نامەیەک بوو لە جۆری گیاندارەکان ئالبێرتۆ شەجەرە نامەکەی پیشانی سۆفیا دا. داروینیش خشتەیەکی خستە بەردەستمان کە چۆنیەتی دابەشبوونی جۆرەکانی گیاکان و حەیوانەکان پیشان دەدا. دەتوانین ببینین کە جۆرە جیاوازەکان پەیوەندییان بە دەستە و بە دەستە و توێژ و نەژادە جیاوازەکانەوە هەیە. بەڵێ. مرۆڤ و مەیمە، مەیمون، ببورن، مرۆڤ و مەیمون لە دەستەیەکی ناسراو بە دەستەی یەکەمدا. یەکەمەکان شیردەرەکارن، شیردەرەکان و شیردەرەکانیش لە تیرەی بڕبڕە پشتەکانن کە ئەوانیش بەشێکن لە گیاندارە چەند تۆوەکان. ئەمە شتێکی وای لە دەستەبەندی کردنی ئەرستۆ کەم نییە. بەڵێ ڕاستە. بەڵام ئەم نموودارە، تەنیا دابەشبوونی ئەم ڕۆکەی جۆرە جیاوازەکان پیشان نادا، بەڵکو باسیش لە مێژووی کامڵبوون دەکا، بۆنموونە دەتوانیت سەیر بکەی کە باڵندەکان لە دەورانێکدا لە خزۆکەکان جیابوونەتەوە و هەروا خزۆکەکانیش لە دەورانێکی تردا لە دووژیانەکان و دووژیانەکانیش لە ماسییەکان جیابوونەتەوە. بەڵێ زۆر ڕوونە. لە هەر شوێنێکدا کە جیابوونەوێک دەبینی بۆ ئەوەیە کە پەڕینەکان هۆی پەیدابوونی جۆرێکی نوێ بوون ئەم جۆرە بوو کە بە درێژایی سەدەکان تیرە و دەستە جیاوازە حەیوانیەکان دروست بوون ئەمڕۆکە زیاد لە یەک ملیۆن گیاندار لە جیهاندا هەیە و ئەم یەک ملیۆنە بەشێکی بچووکە لە جۆری گیاندارانێک کە بە درێژایی دەوران لە زەویدا ژیاون بۆ نمونە دەتوانی ببینی کە گیانداری جۆری بەندپێیانی قرژاڵی بە تەواوی لەناوچوون لە خوارووی خشتەکەدا گیاندارانی یەکتۆ یەکتۆوین. پێدەچێ بەشێک لەمانە لە دوو ملیار ساڵی ڕابردوودا نەگۆڕابێتن. هەروا دەتوانین ببینین کە لەنێوان ئەم گیاندارە یەکتۆیانە و گیاکاندا هێڵێک هەیە، چونکە گیاکان و حەیوانەکان پێدەچێ لە تۆوێکی هاوبەش دروستبووبێتن. بەڵێ تێدەگەم بەڵام ئێستاش خاڵێک بۆ من بێ وەڵامە. چی؟ ئەم یەکە سەرەتاییە لە کوێوە هاتووە؟ داروین وەڵامێکی بۆ ئەمە هەبوو؟ هەروەها کە وتم داروین کەسێکی پارێزگار بوو بەڵام لەم باسەدا بوێری پەیدا کرد و دوو بۆچوونی هەڵواسراوی هێنایەوە نووسی. ئەگەر بتوانین حەوزێکی گەرم لەبەرچاو بگرین کە لە تەواوی جۆرەکانی وەک خۆی، یاخود جۆرەکانی وەک خوێ، ئامۆنیاکان و فسفۆر و ڕووناکی و گەرما و کارەبا و هەتا دوایی هەبێ، ئەوا لەوانەیە بەهۆی کاردانەوە شیمیاییەکان چەند تێکەڵبوونێکی پرۆتینی دروست بێ و ئەمانە ئامادەی چەند گۆڕانکارییەکی ئاڵۆزتر بن. ئەو کاتە چی دەبێ؟ داروین خەریکە فەلسەفەیەک دەهێنێتەوە کە لەوانەیە یەکەی سەرەتایی لە ماددەیەکی شیمیاییەوە دروست بێت، ئەم جارەش تیرەکەی ئەدرێت لە نیشانە زانایانی ئەمڕۆیی وا بیر دەکەنەوە کە شێوەی سەرەتایی ژیان لە جۆرێک حەوزی گەرمەوە پەیدا بووبێت و دروست هەر بەو جۆرە کە داروین شیمانەی کردبوو دوایی چی بوو؟ دەربارەی داروین با هەرەوەندە بەس بێت و تۆزێک بەرەو پێش بچین و سەبارەت بە دوایین دۆزینەوەکان لە بواری سەرچاوەی ژیان لەسەر گۆی زەوی باس بکەین. بەڵام من نیگەرانی ئەوەم کە ئایا هیچ کەس بە ڕاستی دەتوانێ بزانێ ژیان چۆن دەستی پێ کردووە؟ لەوانەیە کەس نەتوانێ، بەڵام بەشەکانی ئەم مەتەڵە هەر ڕۆژێک زیاتر لە سەر جێگای خۆیان جێگیر دەبن و بۆچوونێکی شیمانەیی لەم باسەدا دروست بووە. کە چی بووە؟ ڕێگە بدە لە سەرەتاوە بڵێم کە تەواوی بوونەوەرەکانی سەر زەوی چ گیاکان و چ حەیوانات لە یەک هەوێنەوە دروست بوون. ساناترین پێناسەی ژیان ئەوەیە کە ژیانە وێنێکە دەتوانێت لە گیراوەیەکی دارای خۆراکدا خۆی بەسەر هەردوو یەکەی یەکساندا دابەش بکا. ئەم کاردانەوە لە ژێر فەرمانی مادەیەکدایە کە بە دی ئێن ئەی ناودەبرێ. مەبەست لە دی ئێن ئەی کرۆمۆزۆمەکان یاخود ساختاری ویراسییە کە لە هەمووی خانەکانی بوونەوەری زیندوودا هەیە. زارۆکەی مۆڵیکیوڵی دی ئێن ئەی لە زماندا بەکاردێ، چونکە دی ئێن ئەی لە ڕاستیدا مۆڵیکیوڵێکی تێکەڵە یاخود مایکرۆ مۆڵیکیوڵە، کەواتە کێشەکەوەیە کە ئەم مۆڵیکیوڵە سەرەتاییە چۆن دروست بووە؟ بەڵێ. چوار بلیۆن و شەش سەد ملیۆن ساڵ لەمەوبەر کاتێک کۆمەڵەی ڕۆژ دروست بوو، لە سەرەتادا زەوی گرمۆڵەیەکی داگیرساو بوو. بەڵام بەرەبەرە ساردبووەوە، بە بڕوای زانستی نوێ ژیان لەسەر گۆی زەوی لە بەینی چوار تاکو سێ بلیۆن ساڵ لەمەوبەردا دەستی پێکرد. ئەمانە هەمووی زۆر دوور دوور بەرچاو دێت. تا کاتێ کۆتاییەکەیت نەبیستووە وا مەڵێ. لە سەرەدا لە سەرەتادا گۆی زەوی بەم شێوەی ئێستا نەبوو. ژیانێکی تیا نەبوو، لە ئەتمۆسفێردا ئۆکسیژەن نەبوو. ئۆکسجینیش سروشتی سەرەتا لە ڕێگەی فۆتۆسەنتێزی گیاکانەوە دروست بوو. لە ڕاستیدا نەبوونی ئۆکسیژەن گرنگە. ناوکە مۆلیکیولەکانی ژیان کە دەتوانن دی ئێن ئەی دروست بکەن، ناتوانن لە شوێنێکدا کە ئۆکسیژەن هەیە پەیدا ببن. بۆچی؟ چونکە ئۆکسیژەن بە زۆری وەڵامدەرەوەیە بۆ هەموو شتێک. بەم هۆیەوە پێش لەوەی دی ئێن ئەی دروست بێ یەکە مۆڵیکیولەکانی ئۆکسیدە دەبن زۆر سەیرە بەم جۆرە کە ئێستا دڵنیاین ئەمڕۆ کە هیچ ژیانێکی نوێ تەنانەت شتێکی وەکو باکتری یا ڤایرۆسی تازە دروست نابێ لە ڕاستیدا هەموو ژیانی سەر زەوی یەک مێژینەی هەیە و شەجەرەنامەی فیل و وردترین باکتری بە یەک ئەندازەیە پێ دەچێ بتوانین بڵێین کە فیل یا مرۆڤ کۆمەڵێکی هەڵچنراوە لە بوونەورە تاقە خانەییەکان، چونکە هەر خانەیەکی لەشی ئێمە خاوەنی ئەم مادە ویراسیەیە و نهێنی کەسایەتی ئێمە لە هەر خانەیەکی جەستەی ئێمەدا هەیە. وتەیەکی زۆر سەیرە. تەواوی کارە ویراسیەکان لە تەواوی خانەکاندا هەڵسوڕاو نین و یەکێک لە گەورەترین نهێنیەکانی ژیان ئەوەیە کە خانەکانی بوونەوەرێکی چەند خانەیی چونکە لە ئەنجامی ئەرکی خۆیاندا شارەزایی پەیدا دەکەن. بەشێک لە تایبەتمەندی ئەم ژینئەم ژێنانە هەڵسوڕاو و بەشێکیش بێکار دەمێننەوە. خانەی جەرگ بە ئەندازەی خانەیەکی عەسەب یا بە ئەندازەی خانەیەکی پێست پرۆتین دروست ناکا. بەڵام ئەم سێ خانە کە هەرسێکیان مۆلکیولێکی DNA هاوشێوەیان هەیە و ئەم مۆلکیولە دارای نێنی ژیانی هەر بوونەوەرێکە چونکە لە جەوی زەویدا ئۆکسجین نەبوو، کەواتە توێژی ئۆزۆن پارێزگاری لە دەوری زەوی نەدەکرد. واتە هیچ شتێک بەری لە تیشکە ئاسمانێکان نەدەگرت. ئەمەیش گرنگە چونکە پێدەچێ ئەم تیشکانە یارمەتی دروستبوونی یەکەمین مۆلیکیولی تێکەڵیان دابێ. هەر ئەو تیشکە ئاسمانییانە سەرچاوەی ڕاستەقینەی وزە بوو کە بووە هۆی ئەوەی کە مادە جۆراوجۆرە کیمیاییەکان لەسەر زەوی تێکەڵ ببن و بە شێوەی مۆلیکیول و گەلێکی گەورەتر و ئاڵۆزتر دەر بێن. بەڵێ ئێستا با بەسەریدا بچینەوە پێش لەوەی کە مۆلیکیوڵە ئاڵۆزترەکانی لەم جۆرە کە خاوەنی هەموو ژیانن بتوانن دروست ببن. لانیکەم دوو مەرجی سەرەکی پێویست بوو سەرەتا ئەوەی کە ئۆکسیژەن لە جەوی زەویدا نەبووبێت دووەم ئەوەی کە تیشکە ئاسمانەکان گەیشتبێتە زەوی. تێدەگەم. بە وتەی زانایانی ئەمڕۆ لەم لە ئەم حەوزە گەرمەدا ڕۆژگارێک مۆلیکیولێکی گەورەی زیاد لە ئەندازە ئاڵۆز دروست بووە کە تایبەتمەندییەکی سەرسووڕهێنەری بووە. دەیتوانی بەسەر دوو کەرتی یەکساندا دابەش بێت و سۆفیا بەم جۆرە ڕەوتی درێژخایەنی کامڵبوون دەستی پێ کرد. ئەگەر باسەکە ئەندازەیەک ئاسان بکەینەوە دەتوانین بڵێین کە ئێستا باس لە یەکەمین مادەی ویراسی یاخود یەکەمین دی ئێن ئەی یا یەکەمین خانەی زیندوو دەکەین. ئەم خانانە چەندین جار خۆیان بە سەر بەشی بچووکتردا دابەش کردووە، بەڵام خواست و گۆڕان هەر لەو قۆناغە سەرەتاییەوە دەستی پێ کردووە، دوای تێپەڕبوونی چەندین ملیۆن ساڵ، یەکێک لەم بوونەوەرە تاک خانەییانە لکاوە بە بوونەوەرێکی چەند خانەیی ئاڵۆزەوە. بەم جۆرە فۆتۆسەنتیزی گیاکان دەستی پێ کرد و ئۆکسیژەن لە جەوی زەویدا پەیدا بوو. ئەم ڕووداوە دوو ئەنجامی لێ کەوت و یەکەم جەوی ناوبراو کامڵبوونی گیاندارێکی یا گیاندارانێکی ئاسان کرد کە لە ڕێگەی سییەکانەوە هەناسەیان دەکێشا، دووهەم ئەم جەوە ژیانی لە بەرامبەر تیشکە ئاسمانیەکاندا پاراست. هەر ئەو تیشکانەی کە پێ دەچێ برووسکەی پەیدابوونی یەکەمین مۆلیکیوڵ بووبێتن و دەبوونە ژیان بۆ یا دەبوونە زیان بۆ جۆرەکانی ژیان. بەڵام جەو خۆ کوتوپڕ و بە یەک جار دروست نەبوو. ئەی چۆن شێوە سەرەتاییەکانی ژیان دەوامیان هێنا؟ ژیانی سەرەتایی لە دەریاکاندا دەستی پێ کرد، مەبەست لە ژینگەی سەرەتایی هەر ئەوەیە. لەوێدا ژیان دەیتوانی دوور لە تیشکە زیاندارەکان بێت. ماوەیەکی زۆر لە دوای دروست بوونی جەو لە ژینگەی ئاویدا یەکەمین دوو ژیانەکان ڕوویان لە وشکانی کرد. بەسەرهاتەکەی دواییشم بۆ باس کردوویت، ئێستا ئێمە لە ناو ئەم کەپرەدا لە ناوەڕاستی دارستاندا دانیشتووین و بیر لە ڕابردوو و ڕەوتێک کە سێ تاکوو چوار ملیار ساڵ لەمەوبەر دەستی پێ کردووە باس دەکەین. ئەم ڕەوتە درێژە سەرەنجام لە دەروونی ئێمەدا لە خۆی بەئاگا بۆتەوە. بەم جۆرەیش تۆ بیر دەکەیتەوە کە تەواوی ئەم ڕووداوانە لە خۆڕا و بە ڕێکەوت ڕووی داوە. من شتێکی وام نەگوتووە. وێنەی سەر ئەم تەختەیە پیشانەدا کە کامڵبوون بەرەو شوێنێک هەنگاوی هەڵگرتووە. بە درێژایی چەندین ملیۆن ساڵ گیانداران دەزگایەکی عەسەبی زۆر ئاڵۆز و مێشکێکی گەورە و گەورەتریان پەیدا کردووە و من خۆم پێموایە کە ئەمە لەخۆڕا نەبووە، تۆ پێت چۆنە؟ چاوەکانی ئێمە ناکرێتە ڕەمەکی دروست بووبێت. ئەو شتەی کە ئێمە دەتوانین جیهانی دەوروپشتی خۆمان ببینین بە بڕوای تۆ هیچ مانایەکی نییە؟ کامڵبوونی چاو داروینیشی تووشی تێڕامان کردبوو. نەیدەتوانی باوەڕ بکا کە شتێک بەم وردبینی و ناسکی و هەستیارییە لە ڕێگای هەڵبژاردنی سروشتییەوە دروست بووبێ. سۆفیا بێدەنگ دانیشت و سەیری ئالبێرتۆی کرد، لە فیکری ئەوەدا بوو کە سەیر نییە، خۆی ئێستا زیندووە و هەر ئەمجارە دەژی و چیتر ژیانی دووپات نابێتەوە. لە ناگهاو بە دەنگی بەرز خوێندیەوە. ئەگەر بە بزوانی دەستێک گڵۆڵەکە بگاتە کۆتایی، کەواتە ئەم هەڵسووڕانە داهێنەرییە بۆچییە؟ ئالبێرتۆ سەروچاوی بەیەکدادا و وتی، تۆ نابێت ئەم قسەیە بکەی، ئەمە وتەی شەیتانە. شەیتان؟ یان مفیستۆفلس لە فاوست گوتە. مانای ئەمە چییە؟ فاوست لە سەرمەرگ لە سەرەمەرگدا سەیرێکی دەسکەوتەکانی ژیانی خۆی دەکات و بە شانازییەوە دەڵێ، ئەو کاتەی لەو دەمەدا دەتوانم بڵێم پەلەمەکە کە جوانییەکی زۆر کارنامەی ڕۆژە خوڵێنەکانی من ڕابوونی ڕۆژگاریش ناتوانێ زەرەرێکی پێ بگەیەنێت لەم باشترین کاتەی تەمەندا لە مژدەی کامەرانییەکی وەها مەزن چێژ وەر دەگرم زۆر شاعیرانییە. واتە زۆر شاعیرانەیە. بەڵام دوایی نۆرە دەگاتە شەیتان و دوای مردنی فاوست هاوار دەکا، ڕابردووە، چ وتەگەلێکی ناژیرانەیە بۆچی ڕابردووە؟ ئەو شتەی تێدەپەڕێت و نەبوون وەکو یەک هاوسانە. ئەگەر بە بزوەی دەستێک گڵۆڵەیەک دەگاتە کۆتایی. کەواتە ئەم هەڵسوڕانە پڕ داهێنانە بۆ چییە؟ ئەوەی ڕابردووە تەواو بووە چی لەمە تێدەگەین دەڵێیت ڕابردوو هەرگیز بوونی نەبووە؟ بەو حاڵەش دەگەڕێتەوە و دەڵێت بەردەوام هەر بووە. من خوازیاری نەبوونی هەمیشەییم. ئەمە زۆر ڕەشبینانەیە. من بەشی یەکەمیم پێ خۆشە لەگەڵ ئەوەدا فاوست دوادێی ژیانی تەواو بووە و لەو شتەدا کە لە خۆی بە جێی دەهێڵێت مانایەک دەبینێتەوە. ئایا ئەنجامی بۆچوونی داروینەوەش نییە کە بەشێکن لە شتێکی زۆر گەورەتر و لەم وێنە مەزنەدا هەر جۆرێکی بچووکی ژیان گرنگی تایبەتی خۆی هەیە؟ ئێمە لەسەر گۆیەکی زیندووین. ئێمە کەشتییەکی گەورەین لە جیهاندا کە بە دەوری هەتاوێکی گەرمدا دەسوڕێتەوە و بەڵام هەر کام لە ئێمە لەگەڵەوەدا جۆرێک کەشتی هەڵگری ژینین کە گەر ئەم بارەمان بە سەڵامەت بگەیەنینە بەندەرێکی تر ئاوا لە ژیاندا سوودێکمان هەبووە. تاماس هاردی هەر بەم زۆ هەر ئەم بۆچوونە لە شعرێکدا بە ناوی گۆڕانکارییەکان باس دەکا بەشێک لەم درەختە پیاوێک کە باوە گەورەی من دەیناسی ئێستا لە بن قاچیدا نووستووە ئەم چڵە لەوانەیە هاوسەرەکەی بێ مرۆڤێکی زیندوو و ڕووخسار جوان کە ئێستا خونچەیەکی سەوزی داوە ئەڵبەت ئەم گیایانە بەهۆی ئەوەوە گەورە بوون لە ژنێک کە سەدەیەک لەمەوبەر بۆ ئۆقرەی خۆی بەردەوام دەپاڕایەوە. کچێکی جوان کە ساڵانێک لەمەوبەر من ئەو هەمووە هەوڵی ئاشنابوونیم دا. لە کوێوە بزانین نەچووەتە ناخی ئەم گوڵە سوورە؟ کەواتە ئەوان لە ژێر خۆڵدا نین و بەڵکو هەر وەک عەسەب و دەمار لە هەموو شوێنێک لە گەشەی هەوای مەزن لە کاردان. جارێکی تر هەتاو و باران هەست بە هێزێک دەکەن کە ئەوانەیان چۆن دروست کردووە. یا بە وتەی مەولەوی کە دەڵێ، ئەم درەختانە هەر وەک گیاندارەکان دەستیان لە خۆڵ وەرگرتووە. سەد ئاماژە بۆ لای خەڵک دەکەن و ئەو کەسە کە گوێی گرتووە دەپەرستن. بە زمانێکی سەوز و دەستی درێژەوە لە ناخی خۆڵەوە نهێنیەکان ئەدرکێنن، هەر وەک بتەکان سەریان کردۆتە ناو ئاو بوون بە تاوس بەڵام لەوە پێش قاڵاوە ڕەشە بوون. زۆر باشە ئیتر بەسە بەشی دوایی دەست لە گاڵتە کردن هەڵگرە وتم بەشی دوایی گوێ بگرە. فرۆید فرۆید کۆمەڵێک داخواز و ئارەزووی نەزانانە لەودا دروست ببوو. هیلدا بە فایلە قورسەکەی ژێر باڵیەوە لەسەر تەختەکەی هاتە خوار و فایلەکەی لەسەر مێزەکە دانا و جلەکانی هەڵگرت و چوو بۆ حەمام. بۆ ماوەی دوو خوولەک چووە بەر ئاوەکە و بە خێرایی جلی لەبەر کرد و هەڵاتە دەرەوە. هیلدا ناشتا ئامادەیە. جارێک دەبێت تۆزێک سواری قایەق بم. بەڵام هیلدە بە هەڵهاتن لە ماڵ وەدەرکەوت و لە باخەکە تێپەڕ بوو و گەیشتە کەناری ئاوەکە. تەنافی قایەقەکەی کردەوە و پەڕییە ناوی. ماوەیەک بە ڕقەوە بە ناو ئاودا سەوڵی لێدا تاکو تۆزێک ئۆقرەیی گرت. سۆفیا ئێمە سەیارەیەکی زیندووین. ئێمە کەشتییەکی گەورەین کە لە جیهانێکی گەورەدا بە دەوری هەتاوێکی گەرمدا دەخولێینەوە. بەڵام هەر کام لە ئێمە کەشتی هەڵگری ژینین لەسەر گۆڕەپانی ژیان. ئەگەر ئەم بارە بە سڵامەت بگەیەنینە بەندەری دوایی، ئەوا بێ سوود نەژیاوین. هیڵ دامەی لەبەر کردبوو بۆ ئەو نووسرابوو. باوکی وشە بە وشەی ئەو فایلەی بۆ وی نووسیبوو، سەوڵەکانی لە ئاو هێنایە دەر و لەسەر قولاپی قایەقەکە داینا. قایەقەکە بە ئارامی بەسەر ئاوەکەدا دەڕۆیی و شەپۆلەکان بە نەرمی خۆیان ئەدا بە قایەقەکەدا. خۆیشی هەر وەک ئەم قایەقە بچووکە بەسەر ئاوەوە وەک پێستی فستەقێک وایە بەسەر دەریای ژیانەوە. بەڵام سۆفیا و ئالبێرتۆ لە کوێی ئەم ژیانەدا بوون؟ ئێستا ئالبێرتۆ و سۆفیا لە کوێن؟ نەیدەتوانی بیهێنێتەوە بەرچاو کە ئەم دوو کەسە تەنیا جووڵەیەکی ئێلێکترۆموغناتیزین لە مێشکی باوکیدا. بەلای هیلدەوە پەسەند نەبوو کە ئەوان تەنیا لەسەر لاپەڕەیەکی نووسین بن لەسەر ئامێزی تایپەکەی باوکی. ئەمە هاوشێوەی ئەوە بوو کە دەیانوت خودی ئەویش کۆگایەکە لە تێکەڵە پرۆتینیەکان کە لە ناکاو ڕۆژێک لە حەوزچەیەکی گەرمەوە ژیانی پەیدا کردووە. نا، ئەو زیاتر لەوە بوو. ئەو هیلدە مۆلیر کناک بوو. بەڵام ئەوەی لا پەسەند بوو کە نووسراوەکان دیاری تێڕامانی ئەو بوون. باوکی دەستی دابوو لە ڕیشەی شتێکی هەمیشەیی لە دەروونی ئەودا، بەڵام لە شێوەی هەڵسوکەوتی باوکی لەگەڵ سۆفیا و ئالبێرتۆدا دڵگران بوو. دەبێت لە پێش گەڕانەوەی باوکیدا بۆ ماڵەوە پەندێکی پێ بدات. ئەمە بێشک بە هۆی ئەو دوو کەسەوە بوو، هەر لە ئێستاوە ڕووخساری باوکی دەهێنایە بەرچاو کە لە فڕۆکەخانەی کۆپێنهاگن وەکوو شێت بەملاوبەولادا دەڕۆیشت. ئێستا بە تەواوی بە ئاگا ببووەوە و سەوڵی لێدا و گەڕایەوە بۆ وشکانی و بە وردی قایەقەکەی بەستەوە. دوای ناشتا ماوەیەکی زۆر لە سەر مێزەکە دانیشت و لەگەڵ دایکیدا قسەی کرد. زۆر باشە گەر مرۆڤ بتوانێ دەربارەی شتە ئاساییەکانی ژیان قسە بکا. بۆ نموونە ئەوەی کە خواردنی هێلکە تۆزێک شل بێت باشە. تاکو ئێوارە نەچوو بەلای قایق نەچوو بەلای فایلەکەدا چیتر زۆری نەمابوو تەواوی بکات. جارێکی تر دەرگا لێدرا. ئالبێرت ووتی، وەرە با گوێچکەمان بگرین لەوانەیە بڕوات. نا، من دەمەوێت بزانم کێیە. ئالبێرتۆ لەگەڵ سۆفیا چوو بۆ بەر دەرگاکە. پیاوێکی ڕووت لە بەر دەرگاکەدا وەستابوو ڕووخسارێکی داگیراوی لە خۆ گرتبوو. تاجێکی بە سەرەوە بوو، بێجگە لەمە بە تەواوی ڕووت بوو. ووتی، باشە ئێستا ڕاتان دەربارەی جلە تازەکانی پادشا چییە؟ ئالبێرت و سۆفیا زمانیان وەستابوو بێدەنگیەکەیان پیاوە ڕووتەکەی بێزار کرد و هاواری کرد چی بووە بۆچی کڕنوشم بۆ نابەن ئالبێرتۆ وتی بەڕێزتان ڕاست دەفەرموون بەڵام جلتان لەبەردا نیە پیاوەکە حاڵەتی دەموچاوی تێک نەدا ئالبێرتۆ سەری هێنایە پێشەوە و بە گوێچکەی سۆفیادا سرکاندی وا دەزانێت زۆر ئابڕوومەند و ڕازاوەیە کاتێک پیاوەکە ئەمەی بیست سەر و لچی دا بەیەکدا پرسیاری کرد ئێوە لێرە لە بەرچاوی مندا پێکەوە بە دزیوە قسە دەکەن؟ ئالبێرتۆ وتی نا، بەداخەوە. ئێمە لە هەر لایەنێکەوە هۆشیار و ژیرین، بەم هۆیەوە پاشا ناتوانێت لە حاڵەتی شەرماویی ئێستادا بێتە ژوورۆ. قیافەی پیاوە ڕووتەکە ئەوەندە سەیر بوو کە سۆفیا دەستی کرد بە پێکەنین. پێکەنینی کچەکە وەک نیشانە و ڕەمزێک وابوو، پیاوە تاجدارەکە لەناکاو هەستی بە ڕووتبوونی خۆی کرد. بە هەردوو دەستی بەری عەیبی خۆی گرت و لە پشت نزیکترین دارەوە لە بەرچاو گوم بوو. لەوانەیشە پەیوەست بوو بە کۆمەڵی ئادەم و حەوا و کڵاوسوور و ئالیس و هەتا دوایی. ئالبێرتۆ و سۆفیا هەر وا وەستا بوون و پێدەکەنین. سەرەنجام ئالبێرتۆ وتی، وا باشترە بڕۆینە ژوورەوە، دەمهەوێت دەربارەی فرۆید و بیرۆکەی نائاگابوونی دەروونی باس بکەم. دیسان چوون و لە پەنای پەنجەرەکە دادانیشتن، سۆفیا سەیرێکی کاتژمێرەکەی کرد و وتی، کاتژمێر دوو نیوی دوای نیوەڕۆیە و بەهۆی میوانییەوە من کارم زۆرە. منیش هەروەها کورتە باسێک زیاتر دەربارەی فرۆید قسە ناکەین. مەگەر ئەویش فەیلەسوف بوو؟ لانی کەم دەتوانین بڵێین فەیلەسوفێکی فەرهەنگی بوو. فرۆید لە هەزار و هەشت سەد و پەنجا و شەش دا لەدایک بوو و لە زانکۆی ویەننا بەشی پزیشکی تەواو کرد. زۆربەی ژیانی لە ڤییەننا بردە سەر و ئەم دەورانە پێشکەوتنی ژیانی فەرەنگی ئەو شارە بوو. سەرەتا لە عەسەبناسیدا شارەزایی پەیدا کرد و لە کۆتایی سەدەی ڕابردوودا و و لە ساڵیانێکی زۆر لە سەدەی هاوچەرخدا بەشی دەروونناسی یا باشتر بڵێین لێکۆڵینەوەی دەروونی لە خۆیدا بەهێز کرد. ئەڵبەت مانای ئەمانەیشت باس ئەمانەیش باس دەکەیت. بە شێوەیەکی گشتی لێکۆڵینەوەی دەروون هەم پێناسەکردنی دەروونی مرۆڤە و هەم ڕێگاچارەیەکە بۆ نەخۆشییە دەروونی و عەسابییەکان. نامەوێت لێرەدا وێنەیەکی تەواوت لە فرۆید و کارەکانی بۆ دروست بکەم، بەڵام بیرۆکەی نائاگابوونی دەروونی ئەو، پێویستییەکە بۆ ناسینی مرۆڤ. هەستی پرسیاری منت بزواند درێژەی پێ بدە. فرۆید پێی وابوو کە بەردەوام لە نێوان ژینگە و مرۆڤدا بەربەرەکانێ هەیە، بە تایبەت بەربەرەکانێ و دژبوون لە نێوان نیازەکانی مرۆڤ و خواستەکانی ناو کۆمەڵگای زێدەڕۆییمان نەکردووە گەر بڵێین فرۆید غەریزەکانی مرۆڤی دۆزیەوە. هەر بەم هۆیەوە ئەوی خستە ڕیزی ئەوانەی کە هەنگاونەری گرنگی ڕەوتە سروشتگەراییەکان بوون کە لە کۆتایی سەدەی نۆزدەهەمدا برەویان پەیدا کرد. مەبەستت لە غەریزە ئینسانییەکان چییە؟ کارەکانی ئێمە هەمیشە لەسەر بنەمای عەقڵ نییە. لە ڕاستیدا مرۆڤ ئەو بوونەوەرە خاوەن بیرە نییە کە هۆگرانی عەقڵ لە سەدەی هەژدەهەمدا پێناسەیان دەکرد. بیر و خەیاڵ و کردەوەی ئێمە لەژێر کاریگەری خواست و ئارەزووە ناعەقڵانییەکاندایە و ئەم خواستە ناعەقڵییانە دەتوانێ دەرخەری غەریزە و پێداویستییە سەرەکییەکانی ئێمە بێت. بۆ نموونە غەریزەی سێکسی مرۆڤ بە ئەندازە شیر خواردنی منداڵ بنەڕەتییە. ئەمە خۆی دۆزینەوەیەکی نوێ نەبوو، بەڵام فرۆید پیشانی دا کە ئەم نیازە سەرکییانە دەتوانێت شاراوە بێت و کرداری ئێمە بەڕێوە بەرێت بێ وەی خۆمان ئاگادار بین. سەرەڕای ئەمە، فرۆید دەری خست کە منداڵیش خاوەنی جۆرێک ئارەزووی سێکسییە. ئەم وتە بە لای چینە مامناوەندییەکانی ڤیەنناوە خۆش نەبوو، بۆیە خۆشەویستیی فرۆید سڕایەوە. من پێم سەیرە. بەڵام ئەمە بە ئەخلاقی دەورەی ڤیکتۆریا ناو دەبەین، واتە دەورەیەک کە باسە سێکسیەکان لە بەشە نهێنیەکانی ژیان بوو. سەرەتا فرۆید لە کاتی چارەسەرکردنی نەخۆشی لە ڕێگای دەروونەوە ئاگاداری خواستە سێکسیەکانی منداڵ بوو. کەواتە بۆ وتەکانی خۆی بەڵگەی تەجرەبی هەبوو. هەروەها دیبووی کە چۆن جۆرە جیاوازەکانی نەخۆشی تێکچوونی باری دەروونی ڕیشە و سەرچاوەی لە کێشەکانی دەورانی منداڵیەوە هەیە. کەواتە بەرەبەرە جۆرێک چارەسەری داهێنا کە دەتوانین وەک دیرۆکناسی دەروون ناوی لێ بەرین. مەبەستت چییە؟ دیرۆکناس توێژەکانی مێژووی فەرەنگی هەڵەداتە و بەدوای جێماوەکانی کۆندا دەگەڕێت. لەوانەیە کاتێک زەوی هەڵدەکۆڵی چەقۆیەک بدۆزیتەوە هی سەدەی هەژدەهەم. ئەگەر زۆرتر زەویەکە هەڵکۆڵی شانەیەک لە سەدەی چواردەم پەیدا بکات و خوارتر گوڵدانێک لە سەدەی پێنجەمی پێش لە زاین. درێژەی پێ بدە. لێکۆڵەری دەروونیش دەتوانێت بە یارمەتی نەخۆش ناخی مێشکی ئەو هەڵکۆڵێت و ئەو تەجرەبانەی بوونەتە هۆی تێکچوونی دەروونی ئەو نەخۆشە لێی تێبگات. چونکە بە بڕوای فرۆید ئێمە بیرەوەری تەواوی تەجرەبەکانمان لە ناو دەروونماندا هەڵدەگرین. بەڵێ تێدەگەم. پێدەچێ کێکۆڵەری دەروون، بە هەڵە نووسیویانە، پێدەچێ لێکۆڵەری دەروون پەردە لەسەر تەجرەبە ناخۆشەکان لابدات، تەجرەبەیەک کە نەخۆش ساڵیانێکی زۆرە هەوڵی داوە سەرکوتی بکا، بەڵام لە قووڵایی دەروونیدا ماوەتەو دەماری ژیانی دەپۆڵکێنێت، لێکۆڵەری دەروون ئەم تەجرەبە پڕازارە بۆ دەروونی ئاگاداری نەخۆش دەباتە و هەوڵەدات بیری بێنێتەوە و کێشمەکێشی لەسەر دەکا تاکوو نەخۆشەکە لە دەستی ڕزگار دەبێت و بەرەو باشبوون دەچێ. ژیرانە دێتە بەرچاو. بەڵام خەریکە تۆزێک زێدەڕۆیی دەکەم. دەبێ سەرەتا باس لە پێناسەکردنی فرۆید لەسەر مرۆڤ بکەم و هەرگیز منداڵێکی شیرەخۆرت دیوە؟ من پوورزایەکی چوار ساڵەم هەیە. کاتێک لە دایک دەبین نیازە جەستەی و دەروونیەکانی خۆمان بە ئاشکرا دەردەبڕین و بەدوایدا دەگەڕێین. ئەگەر شیرمان پێ نەگات دەگرین. ئەگەر پەڕۆی ژێرمان وشک نەبێ قاو و قیژ دروست دەکەین. منداڵ خواستی خۆی بۆ گەرما و هەستکردنی لەش دەردەبڕێت و فرۆید ئەم بنەمای چێژەی لە مرۆڤدا بە ناخ و دەروون ناو دەبرد. منداڵی شیرەخۆرە شتێک نییە بێجگە لەو ناخ و دەروونە، بەڵێ درێژەی پێ بدە. ئەم دەروون یاخود بنەمای چێژە لەگەڵ خۆماندا دەیبەین بۆ گەورەیی و تەواوی تەمەنمان، بەڵام بەرە بەرە فێر دەبین خواست و ئارەزووەکانمان خشتەبەندی بکەین و خۆمان لەگەڵ شوێنی ژیاندا ڕێک بخەین. فێر دەبین کە چۆن بنەمای چێژ لەگەڵ بنەمای ڕاستی ڕێک بخەین. بە وتەی فرۆید، بوونێک لە دەروونی ئێمەدا دروست دەبێت کە ئەرکی خشتەبەندی و ڕێکخستن دەگرێتەوە خۆی. ئێستا لەوانەیە خوازیاری شتێک بین، بەڵام ناتوانین پاڵی لێ بدەینەوە و بگرین تاکوو خواستەکەمان بۆ جێبەجێ دەبێت. ئەڵبەت کە ناتوانین دیارە. لەوانەیە دڵمان شتێکی بوێت کە دنیای دەرەوە پەسەندی نەکات، لەوانەیە ئەم خواستانە لە خۆماندا سەرکوت بکەین، واتە تێبکۆشین ئەوانە لابدەین و لە بیری خۆمانی ببەینەوە. بەڵێ. فرۆید و یەکی سێهەمیشی لە مێشکی مرۆڤ ناوبرد و کاری لەسەر کرد. ئێمە لە منداڵییەوە سەروکارمان لەگەڵ خواستە ئەخلاقییەکانی دایک و باوک و کۆمەڵگا هەیە. کاتێک کارێکی هەڵە دەکەین دایک و باوکمان دەڵێن ئەو کارە مەکە یاخود ئەم کارە خراپە. کاتێک گەورە دەبین ڕەنگدانەوەی ئەم خواست و دادگەرییە ئەخلاقییانە هەر لە گوێماندایە. دەڵێی تویسە ئەخلاقییەکانی جیهان بەشێکە لە بوونی ئێمە. فرۆید ئەمە بە شتێکی لە سەروو خۆمانەوە باس دەکات. مەبەستی لەمە هەر ویژدانە؟ ویژدان بەشێکە لە سەرووی خۆبوونەوە. فرۆید وتی کە سەروو خۆبوون پێمان دەڵێ کە ئیشتیا و داخوازەکانی ئێمە لە کوێدا خراپن. بە تایبەت لە کاتی ئارەزووە سێکسییەکانماندا هەروەها فرۆید دەڵێ کە ئەم داخوازە ناشرینە سێکسییانە هەر لە منداڵییەوە خۆی ئەدرکێنێت. چۆن؟ ئەمڕۆکە دەزانین کە منداڵان دەستدان لە ئەندامی زاوزێیان پێ ناخۆشە. ئەمە لە کەنار دەریادا بە باشی دەبینرێت. لە کاتی فرۆیدم کردەوە لێدانێکی باشی بۆ منداڵانی دوو سێ ساڵە پێوە بوو. لەگەڵ ئەوەیشدا لەوانەیە دەنگی دایکی کە دەیوت شەیتان یان ئەو کارە مەکە یا دەستەکانت بخەرە سەر مێزەکە زۆر ناعاقڵانەیە. ئەمە سەرەتای هەستی تاوانە دەربارەی هەموو ئەو شتانە کە پێویستی بە ئەندامی زاوزێ و داخوازییە سێکسییەکانەوە هەیە. ئەم هەست بە تاوانکردنە لە سەروو خۆبووندا دەمێنێتەوە. بە بڕوای فرۆید لەمڕۆوە زۆربەی خەڵک لە تەواوی تەمەنیان سەبارەت بە باسە سێکسیەکان هەست بە تاوان دەکەن. فرۆید دەریخست کە نیاز و ئارەزووی سێکسی بۆ مرۆڤ سروشتییە و پەیوەندی بە ژیانەوە هەیە.